تاکی دووەم لەسەر تەپڵەکە بچکۆلەکەی تەنیشێکەکەیەوە زەنگێکیان بۆ دانام سیسیلا ئەو کاتانە زەنگەکەی لێ دەدا کە بیویستە چێتە تەوالێت یا پێویستی بە شتێک ببووە زۆر بێجارەکان لاس یەکەمین کەس بوو کە خۆی دەگەیاندێ هەندێ جار تەنها بۆ ئەوە زەنگی بۆ لێدەدان تا بزانێ چ جۆرە شیرینیەکیان دروست کردووە یا دەیویست بزانێ بە چ شێوەیە ماڵەکەیان ڕازاندۆتەوە باوکی پەیمانیدا بوو لە کاتیکردنەوەی دیارەکاندا بە باوەش هەڵی بگرێت و بیباتە خوارەوە ئاواتی بوو جووتێ پێڵاوی درێژی تایبەت بە خلیسکێنەی سەر بەفری بە دیاری بدەنێ پێڵاوە کۆنەکانی بچکۆلە بووبوونەوە دێکی پێشنیاری کردبوو خلیسکێنە و ئەو شتانە واز لێبێنێ تا بە تەواوەتی چاک دەبێتەوە بەڵام سیسیلیا پێشنیارەکەی بەفڵ نەبوو ئەو دەویست لە جەژنی لە دایکبوونی مەسیحدا پێڵاوی خلیسکێنەی سەر بەفری بە دیاری بدەنێ و تەواو سیسیلیا دڵنیانیم ئەم زستانە بتوانی خلیسکێنەی سەر بەفر بکەی گوڵدانێکی پڕ لە گوڵی فڕێدایە سەر زەویەکە بە هەر حاڵ هەتا پێڵاوی خلیسکێنم نەبێ ناتوانم لەسەر بەفر خلیسکێنە بکەم دایکی بەبێ ئەوەی هیچ خۆی تێک بدا ئیسکێکی هێنا و کەوتە کۆکردنەوەی ئەو ناوە لەو کاتەدا کە پارچە شووشەکان و گوڵەکانی گسک دەداوتی وام زانی زیاتر حەزت لە شتێکی خۆشە کە بتانی لەسەر جێگەکەت خۆتی پێوە خەریک بکەیت قسەکەی دایکی سەری ئێشان لەسەر جێگاکە ئەجا قاپێک و پەرداخێک شربەتی فڕێدایە سەر زەویەکە دایکی هێشتا هەر تووڕە نەبوو بەڵکو هەرگیزکی دەدا و پێیتا پێیتا شتەکانی کۆ دەکردەوە دواتریش سیسیلیا زیاترێک لەسەر قسەکانی سوور بوو هەروە بۆ دڵنیایی وتی حەزم لە تاخورک و پێڵاوی سەر سەهۆڵیشە تاخور گالیسکی بچکۆلی بێتایەیە و کە بەسەر بەفردا ڕادەکێشێ هەر لە سەرەتای مانگی دوانزەوە سەرماوسۆڵی زستان دەستی پێکرد بوو چەند جارێک سیسیلیا هەر خۆی بەسکە خشێ لە جێگەکەیدا هاتبووە دەرەوە و بە لەرزە لەرز خۆی گەیاند بۆ لای پەنجەرەکە بەفر بە چەشنی لێفەیەکی نەرم خۆی بە سەردار و بەردی بەستوی دەرەوەدا دابوو باوکی گڵۆپی ڕەنگاوڕەنگی کردبوو بە دارسنە و بەرە گەورەکەی باخچەکەەوە و دایگیرساندبوو ئەوەشی هەر لەبەر خاتری ئەم کردبوو ئەوان هەمیشە ئەو گڵۆپانەیان بە دارسنەوبەرە بچکۆلەکەی بەردەم دەرگای دەرەوەدا هەڵدەواسی لە دوورەوە لە نێوان لقەکانی دارسنەوبەرە گەورەکەوە بە حاڵ ڕۆشناییەکی کەمی ڕاونەکۆڵنی دەهاتە بەرچە قەت لەوە پێش لە ڕۆژانی بەر لە جەژنی لەدایکبوونی مەسیحدا سروشتی دەرەوە ئاوهاڕون و ئاشکرا دیار نەبووە کەڕەتێکیان سیسیلیا پۆستەچیەکەی بینی بە خۆی و پاسکیلەکەیەوە بەرەو ئەو ناوە دەهات هەرچەندە ئەو ڕۆژە پلەی گەرما دە پلە لە ژێر سفرەوە بوو دنیایەک بەفری نوێ لەسەر شەقامەکان کەڵەکە بوو لە پێشدا خەندەیەکی بۆ قستە سەر لێوانی ئەجا دەستێکی کێشا بە پەنجەرەکەدا و دەستی بۆ ڕاوەشان پیاوی پۆستەچیەکەش هەروو دەستی بۆ ڕاوەشاندەوە و پاسکیلەکەی قلیسکایە ناو بەفرە نەرمەکەوە هەر لە دوای ئەوەی کە لە پشکادانەکەەوە دیار نەما سیسیلیا بەسکە خشکێ خۆی گەیاندەوە جێگەکەی و دەستی کرد بە گریان هەروەک ئەوەی مانای ژیانی لەو پۆستە چێپاسپی سوارەدا بینی بێ کە بەناو ئەو بەفری زستانەدا تێدەپەڕێ جارێکی تریش هەر لای پەنجەرەکەەوە وەستا بوو فرمێسک بە چاوانی داهاتە خوارەوە چونکە زۆر حەزی دەکە ڕابکاتە ناو بەفرەکەەوە لە بەردەم دەرگای کادانەکەدا دوو سێرە لەم سەرەوە بۆ ئەو سەر فڕکو هۆڕیان بوو سەرقاڵێکی گەمەیەکی مەکراوی بوون سێرە جۆرە مەلێکە لە چۆلەکە ئەچێ سیسیلیا پێکەنی سیسیلیا پێکەنی لەوێدا زۆری پێخۆش بوو کە ئەویش سێرەیەک بووە بەڵام هەستی دەکرد ئێڵوی چاوی تەڕ بووە دواتریش بە پەنجەیەکی فرمێسکێکی سڕی و لەسەر پەنجەرەکە وێنەی فریشتەیەکی پێکێشە کە بۆشی دەرکەوت بە فرمێسکی خۆی وێنەی فریشتێکی دروست کردووە دیسانەوە دەستی کردەوە بە پێکەنین بەڕاست جیاوازی نێوان فرمێسکی فریشتە و فریشتەی فرمێسک چییە؟ لەوە دەچوو خەوی لێکەوت بێ چونکە لە پڕێکدا دەنگی دەرگاکەی دەرەوە ڕای چڵەکان لە کلێساوە گەڕانەوە سیسیلیا گوێ لێ بوو کە بە فریان لە خۆیان دەتەکان تۆ بڵی گوێی لە زرنگەی زەنگەکەش نەبوو بێ جەژنت پیرۆز بێدایە جێژنی تۆش پیرۆز بێ کوڕەکەم جێژنی تۆش پیرۆز بێ تۆنا باپیرە قوڕگێکی بۆ پاکردە ئوتی بەڵێ ئێرە بوونی ئاهەنگی جێژنی لێدێ لاس ئادەی پاڵتۆکەی داپیرە هەڵواسە سیسی لا پێیوا بوو بیان بینێ داپیرە خەندە گرتبووی و باوەشی بە هەمویاندا دەکرد دایکی لەو کاتەدا کە باوەشی بە باپیرەدا کرد پاڵتۆ سوورەکەی داکەن باوکی دەستی هێنا بەسەری لازدا باپیرە سیگارێکی پێکردبوو لەو دوا دواییەدا سیسیلا لە شتێکی دیاریکراودا زۆر زیرەکتر بوو ئەوش ئەو بوو کە دەیتوانی بە گوێچکەکانی شت ببینێ چرپە چرپێکی هێواش دانگادانگ و هەراوریای قاتی خوارەوەی شکان کەمێک پاش ئەو بێتەنگیە باوکی بە پلیکانەکاندا سەرکەوت چوار چوار و پێنج پێنج پلیکانەکانی دەبڕی جژنت پیرۆز بێ سیسیلیا باوشێکی پێدا کرد و بە هێواشی نووساندی بە سنگەوە کەمێک دواتر بە ئەسپایی هاتەوە دواوە پەنجەرەکەی خستە سەر گازی پشت گوێت لێیە سیسیلا سەری لەسەر سەرینەکەی بەرز کردەوە و سەرێکی بۆ لەقان کەواتە کاتژمێر پێنجە پەنجەرەکەی داخستەوە و لەسەر قەراغی جێگەکەی دانیشت پێڵاوی خلیسکێنی نوێتان بە دیاری بۆ کڕیوم یان نا پرسیارەکەی بە شێوەیە کرد کە هەر لەوە دەچوو ئاواتە خواز بێ باوکی بڵێ نا ئەو کاتە دیسانەوە دەیتوانی تووڕە بێت ئەو پێی باشتر بوو کە تووڕە بێ وەک ئەوەی هەروا دڵی تانگ بێ باوکی پەنجەیەکی خستە سەردەمی بە شێوەیەکی تایبەتی مامەڵی کەس ناکەین سیسیلیا تۆ ژۆگەوانی تر چاوەڕوان بە بزانە چی بە دیاری وەرەگری وابزانم جگەل لە چاوەڕوانی چارێکی ترم نییە بەڕاستی لە کاتی هونام بەڕاستی لە کاتی نان خواردندا ناتەوێت لەسەر قەنەفەکەی خوارەوە پاڵکەویت سەری بۆ ڕاوەشاند لە ڕۆژانی پێشوودا کە لێجار باسی ئەویان کردبوو وا باشتر بوو تا کاتی دیارریەکان پشوو بدا خۆ ئەو هەر نەی دەتوانانی هیچ شتێک لە خواردنی ئەو جەژنە بخوا چونکە گەرپشی خواردایە دەیهێنایەوە بەڵام دەبێ هەموو دەرگاکان بە کراوەهی بەجێ بێڵن بێگومان دەشبێ بەڵەنگی بەرز قسە بکەن و لە سەرمێزی ناخواردن کە قوهورێکی زۆرتان لێ بەرز بێتەوە هەرواش دەبێ دراک